لەوەی کە بەهۆی نەخۆشیەوە چەند ڕۆژێ نەمتوانی وەڵامی نامەکەت بدەمەوە زۆر داوای لێبوردن دەکەم نەخۆشیەکەم هێندە گرنگ نەبوو تۆزێکم سەرما بوو بوو دەمتوانی وەڵامی نامەکەت بنوسمەوە بەڵام چونکە مەتینیش نەخۆش بوو لە ماڵەوە کەوتبوو نەیدەتوانی نامەکەت بەرێتە پۆستەخانە نەشم ویست بە دایکم و خوشکم بڵێم نامەکە بخەنە پۆستەوە ئەمڕۆ هاتمەوە سەرخۆم و چومەوە قوتابخانە دوای گەڕانەوەم لە قوتابخانە بڕیارم دا نامەت بۆ بنووسم، بەڵام دایکم بانگی کرم و وتی، زەینەب نامەت بۆ هاتووە. تومەز ناونیشانەکەتی لە سەر زەرفەکە خوێندبۆوە، بە پێکەنینەوە درێژەی دایە، لە ئەحمەدەوە، ئەو ئەحمەدە چ ئاواڵێکی باش و بەئەمەکە کە لە بیرت ناکات. دوای خوێندنەوەی نامەکە چوومە لای مەتین و ئەو هێشتا نەهاتبووە سەر خۆی، تای لێیە. پلەی گەرمیم پێوا سی و هەشت پلە بوو. هۆی نەخۆشی هەردووکمان کەمتەرخەمی خۆمان بوو. چەند شەوێ لەمەوپێش یەکێ لە هاوپۆلەکانمان کە ئاتامان ناوێکە، جەژنی لەدایکبوونی گێڕا و لەوێ نەخۆش کەوتین. لەو قوتابیانەی کە چووبووینە ئەوێ سێ کەسمان نەخۆش کەوتین. دایکم لەگەڵ دایکی ئاتاماندا لە کۆبوونەوەی ئەنجوومەنی دایکان و مامۆستایانی قوتابخانەدا پێکئاشنا بووبوون و ئێمەی بۆ جەژنی لەدایکبوونی کوڕەکەی بانگ کردبوو. ناوو نیشانی ماڵی ئێمەی لە دایکم وەرگرتبوو پێی وتبوو بە ئۆتۆمبێل دێم بە دوایانداو دەیان بەم دایکم وەڵامی دابووە زەحمەت مەکێشە خۆم منداڵەکان دەنێرم دایکم و باوکیشمی بۆ هاوبەشی ئەو جەژنە بانگ کردبوو سەرەنجام دوای پێداگرتنێکی زۆر دایکم قایل بوو بەڵام باوکم هەر قایل نەدەبوو بێن دەیگوت جەژنی لەدایکبوونی منداڵانە ئێمە بۆ بچین دایکم بەرپەرچی دایەوە وتی، من و مەتین هەر یەکە و دیاریەکمان بۆ کڕین. من کتێبێک و ئەویش پاندانێک. دوای نیوەڕۆ بە ئۆتۆمبیلەوە هاتن بەدواماندا. باوکم لە ناو ئۆتۆمبیلەکەدا لەگەڵ باوکی ئاتاماندا پێک ئاشنا بوون. ئۆتۆمبیلەکەیان زۆر شیک و جوان بوو. لەوانەیە بڵێی پاشەم لە باسی خەڵکی دەکەم و پێت ناخۆش بێت، بەڵام بڕوا بکە جگە لەوەی کە دیومە بێ کەم و زیاد باسی هیچ شتێکی دی ناکەم. سامانی بێشوماری ئاتامانەکان هەر لە یەکەم سەرنجەوە بەرچاو دەکەوێ، بەڵام یەک دەنک سەلیقە چێنیانە، شتومەکی بەنرخیان وەک دوکانی بەقاڵ پەرت و بڵاو و ناڕێک لە ناو ژوورەکاندا بە سەریەک داکەوتوون. لە هەمووشی سەیرتر قسەکردنی باوکی ئاتامان بوو، هەر قسەیەکی بکردبایە بە بەندە دەستی پێ دەکرد و بە بەرامبەرەکەشی دەگوت جەنابتان. ئێمە نزیکەی پانزە منداڵ دەبووین، بەڵام سی چل کەس میوانی گەورەش لەو جەژنی لەدایکبوونەدا هاوبەش بوون. مەتین بە دایکمی وت، دەڵێی جەژنی لەدایکبوونی باوکی ئاتامانە. دایکم خووی وابوو ئەگەر یەکێکمان پرسیارێکی بکردبایە یان قسەیەکی بێمانای لەدەم ترازابایە نوقورتێکی لێدەکرد، ئەم جارەش نقورتێکی وای لە مەتینی بێچارە گرت، وتم گۆشتی لێ پچڕیوە. مەتینی بەسەزمان جووکەی لێوەنەهات و ئازارەکەی کێشا. دایکی ئاتامان بە دایکمی وت، لە ماڵەوە جێگامان کەم بوو نەمانتوانی هەمووان بانگ کەین. خوا نەیبڕێ دۆست و ناسیاویش زۆرن، ئەگەر بانگیان نەکەی دەڕەنجێن. بە مێردەکەمم وتووە ساڵی ئاییندە ئاهەنگی جەژنی لەدایکبوونی منداڵەکان لە یەکێ لە ئوتێلە گەورەکاندا بگێڕن. مێردەکەم پیاوێکی چاکە خوا ئاگای لێی بێ هەرگیز قسەم لە قسەیدا ناکات دوایی لە دایکمی پرسی مێردەکەی ئێوە چۆنە گوێ لە مشتە یا سەروەشێن دایکی ئاتامان بە دەنگێکی بەرزەوە پێکەنی بەڵام دایکم ئەمەی زۆر پێناخۆش بوو وەکو خۆی هەڵە بکاوەڵامی دایەوە مێردی چێ؟ مێردی من؟ بەڵێ گیانەکەم مەبەستم مێردەکەی ئێوەیە دەڵێم ئەویش وەکو هینەکەی من گوێ لە مشتە چونکە دایکم ئەم باسەی لێ خۆش نەدەهات بۆیە ویستی قسەکە بگۆڕێ وتی دەڵێی ژوورەکە زۆر گەرمە بەڵێ چونکە جەژنی لەدایکبوونی کوڕەکەم بوو ترسام سەرمای ببێ شۆفاژەکەم زۆر کردووەتەوە چونکە دایکی ئاتامان بە پێچەوانەی دایکی منەوە هەر دەیویست بێتەوە سەری دێڕێ و لەبارەی مێردەکەیەوە و لەو ڕۆی کە دەیداتێ بدوێن سەر لە نوێ بەبێ پێشەکی دەستی پێدەکردەوە مێردەکەی من زۆر دەست و دڵواڵایە لەگەڵ ئەوەشدا هیچ ئیشێک ناکە سێ سکرتێری کچی لای خۆی ڕاگرتووە و هەموو مانگێکیش دەیان گۆڕێ ئەم جارە هەروا بەدەم پێکەنینەوە لەسەری ڕۆیشت خوشکێ ڕەگەزی پیاو ئەوهایە خۆشیان لە دەور جێڕی چاویان هەر بەردوای ژنی دیەوەیە دایکم کە لە باسەکە یەکجار زۆر بێزار بووبوو بە من و مەتینی ود ئێوە بچنە لای باوکتان پیاوەکان لە هۆڵەکەدا کۆبوونەوە سەرمێزەکان پڕ لە خواردنەوە و میوە و خواردن بوو باوکم کە لەگەڵ باوکی ئاتاماندا خەریکی قسە بوو هاتنی ئێمەی پێناخۆش بووتی کوڕم بۆچی دایکتان بەجێ هێشتووە و هاتوونەتە ئێرە؟ مەتین وەڵامی دایەوە، خۆی ناردنی. باوکی ئاتامان لە باوکمی پرسی، ئەمانە هی جەنابتانن؟ بەڵێ. خوا بۆ جەنابتان بێڵێ، ببوورە چیم دەگوت، ها! بەندە هەرگیز مرۆڤی قرچۆکم خۆش ناوێت. با بێینەوە سەر ژنی قرچۆک. ئاخ بەخوا ژنان هەموویان هەر ڕژد و قرچۆکن خۆ ژنەکەی من نازانی چ جوولەکەیەکە لەبەر قرچۆکیان پرتەقاڵی ڕزیو و خراپ نەبێ نادا بە کارە کەر و بەردەستەکان هەرچەندە دەڵێم ئافرەت خوا هەڵناگرێ دەست لەم خووە خراپە هەڵگرە بەردەست و کارەکەریش با هەر لەوە بخۆن کە ئاغا و ئاغاشن دەیخۆن بەڵام بۆ بەجوێیدا دەچێ؟ ئەوە مرۆڤایەتی و پیاوەتی و ویژدانیش قیر و سیا، پیاو دەبێ ئەمە بزانێ ئەگەر دە فلس پرتەقاڵێکت لە کارەکەر و بەردەستان چاو بێت، ئەوە ئەوانیش قاپێکی شووشە یان چینییەک دەشکێنن کە دوو چەندانی پارەی ئەو میوەیە دێنێ. پیاو دەتوانێ چییان پێ بڵێ؟ دەڵێ لە دەستم بەر بۆ و شکا. یا دە ئەوەندەیت هەر لێ دەدزن. پیاو چوزانێ. خۆ ناتوانی شەو و ڕۆژ ئێشک بگری بەڵام کێ گوێی لێیە باوکم پێی کوتین دەی هەمووتان بچنەوە لای دایکتان ئێمەی لە خۆیان دوورخستەوە چەند منداڵێکی دیش وەکو ئێمە ئاوا ئاوارە و سەرگەردان بوون دەچوونە لای دایکیان دەیان ناردنەوە لای باوکیان دەچوونەوە لای باوکیان دەیان ناردنەوە لای دایکیان یەکێ لە دایکەکان کە لە هەرا و هوریای منداڵەکان تەقی کردبوو گوێم لێبوو بەو ژنەی تەنیشتی دەگوت لەگەڵ منداڵان قەت نەچێ هیچ جێیان هێندە هارو هاجی دەکەن مرۆڤ لە خۆی وەڕس دەبێ باوکم سەرێکی بە دیوەکەی داگرت و بە ئەسپایی بە دایکمی گوت چاک وایە بڕۆین دایکم وەڵامی دایەوە نابێ جوان نییە با تاوێکی دیش دانیشین بزانین کار دەگاتە کوێ باوکی ئاتامان ڕۆژنامەیەکی بەدەستەوە بوو هاتە لای باوکم و وتی بەندە هەهەهەهە زۆر یارمەتی منداڵە هەژارەکان دەدەم هەموو ساڵێ شەوی جەژن شتومەک و کەلوپەلێکی زۆر دەکڕم و بەسەریاندا دابەش دەکەم سەیری لە ڕۆژنامەشدا نووسیویانە ئێمەی منداڵەکانیان هەموو بردنە ژوورێکەوە کە بۆ جەژن ئامادە کرابوو هەموو ئەو دیاریانەی کە بۆ ئاتامانیان هێنابوو لەسەر مێزێکی گەورە لە ناوەڕاستی ژوورەکەدا ڕیزکرابوون چونکە زۆر گەرما بوو پەنجەرەکانیان کردبۆوە وا ڕێککەوت من و مەتین لای پەنجەرەیەکەوە وەستا بووین و لەوێ هەردووکمان سەرمامان بوو ویستمان هەستین بڕۆین باوکی ئاتامان نەیهێشت بۆ کوێ هێشتا نانی ئێوارەتان نەخواردووە ڕاوەستن دوو سێ پێک هەڵدەم باوکم وەڵامی دایەوە ئیشمان هەیە قوربان با لە خزمەت مەرەخەس بین کەسیش ماڵەکەیان نازانێ چونکە ئەم ڕووداوە زۆر سەغڵەتی کردم و دڵنیام تۆش زۆرت مەراقی چارەنووسی ئەوە تێدەکۆشم تا هەفتەی داهاتوو هەرچۆنێ بێ هەواڵێکی لێوە وەدەست بێنم و بۆتی بنووسم ئومێدەوارم تۆ وەک من وەڵامی نامەت وا نەخەی چاوەڕێی نامەتم زەینەب یالکەر. خوشکم زەینەب هەمیشە چاکی و ساغی خۆت و براکەت لە خوا دەخوازم لەو ئاوڕەش کە دایکت لێی دابوومەوە سوپاس گوزارم تکایە سڵاوی منی پێ بگەیەنە هاوڕێی خۆشەویست جەژنی لە دایک بوونی ئاتمانت زۆر جوان نووسی بوو ئایا دەزانی من تا ئێستا ئاهەنگی جەژنی لە دایک بوونم نەگێڕاوە لەناو خێزانی ئێمەدا ئەم هەیتووتە نییە هەر بۆیەشە من لە جەژنی لە دایک بوونی کەسدا هاوبەشی ناکەم لە پشووی سەری ساڵی تازەدا لەگەڵ دایکمدا بە میوانی چووینە ماڵی یەکێک لە خزمەکان و سێ ڕۆژ لەوێ ماینەوە. یەکێک لە کچە هاوپۆلەکانی کچی خزمەکەمان جەژنی لەدایکبوونی بوو، ئێمەشیان بانگ کرد. لەو ڕۆژە بەدواوە دوو شت لە مێشکی مندا مانەوە، کە هەرگیز لەبیرم ناچێتەوە. یەکێک لەمانە مناڵێکی شیتان بوو کە تەواوی ماڵەکەی ژێر و ژوور کرد و هەرا نەمانی کە لە پڕ بیسمان کە ئاودەستخانە هاواری لێ ئەڵسا و بە مستەکۆڵە و شەق و پێلاقە وا لە دەرگاکە دەدەن هێندەی نەماوە لە گرێژنە دەرچێ هەموو میوانەکان بەرەو ئاودەستخانە ڕایان کرد دیار بوو کە ئەو مناڵە شەیتانە دەرگاکەی لەسەر یەکێک لە میوانە ژنەکان داخستووە لەسەریشی قفڵ داوە و لەوێ ڕایکردووە، مناڵەکە خۆشی دیار نەبوو، خاوەن ماڵ و ژنەکەی و کچەکەی کەوتنە گەڕانی ژوورەکان بۆ دۆزینەوەی کلیلی دەرگای دووەمی ئاودەستخانەکە. میوانەکان لە پێکەنی ناخەری بوو بپسێن، حەپسی ناو ئاودەستخانەکەش بە لەقە و مستە کۆڵار خەریکی کوتانی دەرگاکە بوو. پیاوێکی قەڵەو کە لە پێکەنینا چاوی پڕ ببوو لە ئاو وتی، ئەمە هەبێ و نەبێ ئیشی کوڕەکەی منە، هەر ئەو ئەم ناجسنیەی کردووە، کوا لە کوێیە تا گۆڕی بابی دەربێنم؟ کوڕەکەمان نەدۆزیەوە، بەڵام کابرا هێشتا هەروا خەریک بوو دەربارەی چاکە و پیاوەتی کوڕەکەیە دوا ئەویت ماشەڵڵا زۆر وریایە یەک دەقیقە وەستانی نییە هەموو ئیشەکانیشی ئاوا خۆش و مەزەدارن ژنەی بێچارە لە ناو ئاودەستخانەکەدا هاواری دەکرد و باوکی مناڵەکەش دەربارەی شیرینی کارەکانی کوڕەکەی کۆنگرەی گرتبوو ئەیوت، خۆشم بە مناڵی هەروا بووم، سەگبابە سەرخۆمی داوەتەوە. زۆر زرنگە، ئاوەڵەکانی بیست و چوار سەعات دەخوێننەوە و تێدەکۆشن، کەچی ئەم هەرگیز گوێی ناداتێ و هەموو ساڵێکیش وەکوو هاوپۆلەکانی پۆل دەبڕێ. هەتا بڵێی زیرەک و وریایە. منیش ئەو کەسانەم خۆش ناوێ کە کاری سەربەخۆ دەکەن. ئەوە پیاو و ژن و مناڵەکانی هەموو لە ژوورەکاندا بەدوای کلیلدا دەگەڕان، کەچی کابرا هەر لێڵیش نەدەبوو، لەسەر خۆ دەیوت، ژێر چرپاکە بگەڕێن، کوڕی من فێرە خۆی لە بن چرپادا مات دەکا. خاوەن ماڵەکە چوو ژێر چەرپاکە بگەڕێ، ترق شتێکی بەسەردا بەر بۆوە. کە هەستایەوە تەماشای کرد کلیلەکەیە. دوابەدوای ئەوە مناڵەکە لە پشت کۆمێدەکەوە گرم بازی دایە سەر چەرپاکە. کابرای قەڵەو دایە قاقای پێکەنین، دیتان؟ نەموت ئیشی کوڕەکەی منە؟ ئەم شەیتانییەشی هەر لە زیرەکییەکەیەوەیەتی. ئەو ڕۆژە مناڵە دەستی بە هەمووان ڕاگەی، هێندەی نەمابوو دانیشتنی خۆشی و پێکەنین بکاتە شەڕ و هەرا و تێکەڵدان. شتەکەی ترم کە لە بیر ناچێتەوە کرداری مناڵێکی دیکە بوو، کە ئاوەڵی کچی خزمەکەمان بوو، پێی ناساندم. مناڵێکی لاواز و ڕەنگپەڕیو بوو چاوێکیشی خێل بوو تەوقەم لەگەڵدا کرد و ناویم پرسی وەڵامی نەدایەوە وام زانی کەڕیشە بە دەنگێکی بەرزتر پرسیارەکەم دووپات کردەوە وەکو یەکێک بێوێ باسی شتێکی گرنگ بکە تاوێ بیری کردەوە ئینجا ناوی خۆی وت پرسیم لە پۆلی چەندی دیسانەوە تاوێکی دیکە بیری کردەوە ئنجا وەڵامی دایەوە ها وەکو ڕاهاتبێ هەر قسەیەک بکا دەربارەی قسەکە بیر بکاتەوە زۆرم پێ ناخۆش بوو چووم بە کچە خزمەکانم وت دەڵێی ئەم مناڵە تەواو نییە کچەکە پێکەنی وەڵامی دایەوە کوڕە نا تەواوی چی باوکی بە تایبەتی وای ڕاهێناوە وای پەروەردە کردووە کچێکی دیکەش بە تەک ئێمەوە وەستا بوو وتی، لە قوتابخانە پێی دەڵێن شەش دانە. ئەو تەنانەت لە کاتی وەڵامدانەوەی دەرسیش لە سەر هەموو وشەیەک تاوێ ڕادەوەستێ و بیر دەکاتەوە. ئەمە نیشانەی پەروەردەی بەرز و ڕاستی ئەوە. باوکی لەو باوەڕەوە کە دەڵێن گەورە پیاوان دەبێ لە پێشدا بیر بکەنەوە ئەوجا قسە بکەن، کوڕەکەی ڕاهێناوە. کچەکان خۆشیان بەمە پێکەنین. کچە خزمەکەمان وتی، باوکی زۆر ژیر و دانایە ماوەیەکی زۆر لەسەر ژیانی بلیمەت و گەورە پیاوانی خوێندۆتەوە و پەی بەوە بردووە کە پیاوی بلیمەت چۆن پەروەردە دەکرێ و پێدەگا ئێستا ئەویش خەریکە کوڕەکەی خۆی بە بلیمەتی پەروەردە دەکا تومە زوا تێگەیشتووە کە گەورە پیاوان و بلیمەتەکان زۆر درەنگ ژن دێنن بۆیە خۆشی ماوەیەکی زۆر هەر ڕەبەن بووە تا تەمەنی خۆی داوە لە پەنجا ساڵ ئینجا ژنی هێناوە تەنها بۆ ئەوەی کوڕەکەی بلیمەت هەڵکەوێ پرسیم ئێوە ئەمانە لە کوێ دەزانن مناڵەکە خۆی پێی وتون ئەوان وتن هەموو خەڵکی شار لەم باسانە ئاگادارە ئێمەش لەوانمان بیستووە نەک هەر ئەمە بەڵکو چونکە زۆربەی بلیمەتەکان لاواز و باریکن باوکەکە زۆر بە وردی ئاگادارە نایەڵێ کوڕەکەی خواردنی تاو بخوا تا لە شوولاری بلیمەتانە هەڵکەوێ، جا زەینەب گیان، مناڵەکە هێندە لە ڕوولاواز بوو زۆری نەمابوو بمرێ. پرسیم ئەی چاوی بە چی خێل بووە؟ وتیان چونکە لە مناڵییەوە دەست بە پەروەردەی بلیمەتیانەی دەکەن، باوکی نایەڵێ دایکی تێر شیری کا، هەر لەو کاتەوە ئەم مناڵە لە ڕوولاواز هەڵکەوتووە. ڕۆژێک لەبەر لاوازی و بێ حاڵی لە ناو لانکەکەی بەر دەبێتەوە و چاوی خێل دەبێ باوکی لە جیاتی ئەوەی سەغڵەت بێ زۆر خۆشحاڵ دەبێ چونکە یەکێک لە نووسەرە گەورەکان چاویکی خێل بووە ئێستاش یەکێک لە ئارەزوە هەرە گەورەکانی باوکەکەی ئەمەیە کە مناڵەکەی کورتە باڵا بێ چونکە لە کتێبدا خوێندوێتیەوە کە زۆربەی بلیمەتەکان کورتە باڵا بوون جا زینب جان ئەوە ئێستا تێدەگەم بۆ ئەو دەمەی ناوەکەیم پرسی هەڵوێستەی کرد بەڵام بەلای منەوە هەموو شتێک بە پێچەوانەی ئەوەوەیە ئەم مناڵە لەبەر کەم خۆراکی بیر و مێشکی هێندە لاواز و سست بووە کە تەنانەت ئەگەر بیر نەکاتەوە ناوی خۆشی بیر ناکەوێتەوە هەواڵی حیکمەتت پرسی بوو تا ئێستا گۆڕی هەر ونە نازانم بە سزمانە چی بەسەر هاتووە دڵنیابە هەر هەواڵێکی پەیدا بێ بۆت دەنووسم ئێستاش ئەوە دەچمە دەرێ و نامەکە دەخەمە پۆستەوە، دواییش دەگەڕێمەوە ماڵێ و پێویستییەکانی قوتابخانە ئامادە ئەکەم. دەستی چەپم کوتاوە و زۆریش دێشێ، ناتوانم بیجووڵێنم. ساغی و بەختیاریت لە خوا دەخوازم. هەر سەرکەوتوو بی زەینەب گیان. هاوڕێت،